أوصيكم ونفسي قبلكم بتقوى الله وطاعته وسارعوا إلى مغفرته ومرضاته قبل انصرام العمر وفوات أوقاته وساعاته أيها الإخوة عنوان خطبتنا اليوم حقوق الزوجة على زوجها قال تعالى ولهن مثل الذي عليهن بالمعروف وقال رسول الله صلى الله عليه وسلم خيركم خيركم لأهله وأنا خيركم لأهلي سڵاو و ڕەحمەت و بەرەکاتی خوای گەورەتان لەسەر بێت میوانانی ماڵی خوا بەردەوامین لە باسی زنجیرەی مافەکان لە ئیسلامدا لە ژێر ڕۆشنایی فەرموودەی پێغەمەری پێشەوامان صلى الله عليه وسلم کە فەرموویەتی لە بەشێکی فەرموودەدا فاعطی کل ذی حق حقه واتا هەموو خاوەن مافێک مافی خۆی پێ بدە چونکە ئەگەر مافت پێ نەداواتە زوڵمت کردووە ئەوەش وەکو بەرچاوڕوونیەک بۆ ئێوەی بەڕێز و خۆشەویست و سەرجەم مسلمانان تا لە دینەکەیان حاڵی ببن و پاشان لە خۆیاندا بیکەن بە حاڵ وە هەروەها وەڵامێکیش بۆ ئەو نەزانانەی، بۆ ئەو نەیارانەی کە دەڵێن ئیسلام مافەکانی نەداوە و مافی ئەم و ئەوی نەداوە، مافی ئافرەت و کرێکار و جوتیار و شۆڕش و ئازادی نەداوە، کە ئەوانە لە ئیسلام بێ ئاگان و نەشارەزان، بۆیە تفەنگ بە تاریکیەوە دەنێن، چونکە بۆ خۆیان مافیان لا نیە، وادەزانن ئیسلامیش هەروایە وەک وتراوە لە دز وایە هەموو کەس دزە لە وتاری پێشووترا باسی مافی دایک و باوکمان کرد بەسەر مناڵەکانیەوە و هەروەها باسی مافی مناڵیشمان کرد بەسەر دایک و باوکەوە و هەروەها لە مافی خوا و پێغەمبەرەوە پێدا هاتین لە وتاری ئەمڕۆشماندا باسی مافی ژن دەکەین لەسەر پیاوەکەی، باسی مافی ژن و مێر دەکەین، یەکەمجار باسی مافی ئافرەت، مافی ژنان دەکەین لەسەر پیاوەکانیان کە بۆیان دابین بکەن و ئەو مافەیان بۆ جێبەجێ بکەن. بۆ ئەوەی کە لە خێزاندا بەختەوەر بن چونکە بەڕێزەکانم دەبینین کێشەی خێزانی زۆرە ڕێژەی تەڵاق زۆرە مەشاکل زۆرە زۆربەی ئەو کێشانە بۆ ئەوە دەگەڕێتەوە کە گرنگی نادرێ بە ئەرک و مافەکان ئەرک و مافی یەکتر ناخوێننەوە، خۆژیانی خێزانی یەکپارچە مەسئولییەتە، وەکو ئەوە وایە کە ئەگەر سەیارەیەک لە رێگە پابەند نەبوو بە یاساکانی هاتووچۆوە لە راستە رێگاکە و لە جادە قیرەکە لایدا، ئەوە ئەو سەیارەیە سەرەنگرێ دەبێ و وەردەگەڕێ و نەفەرەکان هەموو تیائەچن. ژیانی خێزانیش بە هەمان شێوە ئەگەر ژن و مێردەکە پابەند نەبوون بە یاساکانی ئیسلامەوە هەستیان نەکرد بە بەرپرسیارەتی و ئەرکی خۆیان جێبەجێ نەکرد و مافی یەکتریان نەدا ئەوە وەکو ئەو سیارەیە وەردەگەڕێ و ئەو خێزانە هەڵدەوەشێ و لەبەر یەک دەچێت جا بۆ ئەوەی لە کۆشکی هاوسەریا بەختەوەر بن، دایک و باوکانی بەڕێز ئەبێ مافەکان ئاگادار بین کە ئەمە فەرمانی خوا و پێغەمبەری خوایە، ئەگەر جێبەجێی بکەین بۆ خۆمان بەختەوەر دەبین لە دنیا و قیامەتا، ئەگەر نا بۆ خۆمان ڕسوا و زەلیل دەبین. جا مافی یەکەم کە پێویستە لەسەر پیاوان مافی ژنەکانیان دابین بکەن دیارە ئافرەت حقوقی زۆرە و بە وتارێک و دوو وتار تەواو نابێ بەڵام هەر بە کورتی ئاماژەی پێ دەکەین ئافرەت حقوقی مادی هەیە مادی و مالی و هەروەها معنەوی یعنی ئافرەت هەندێک حەق و مافی هەیە کە مادیە مالیە هەندێک حەق و مافیشی هەیە کە مامەڵەی ئینسانیە جا لەو حەقە مادیانە یەکەم حەقە مارەیی واجبە لەسەر پیاو حەقە مارەیی ژنەکەی بدە حازر و قەرز هەمووی کۆکاتەوە قەرزەکە هەرچەند دواش بکەوێت چونکە زۆر جار دەبینین و جۆمان لێ دەڵێ کورە دەی قەرز مشکیلە نییە خۆ کەس جیرفانی بۆ هەڵ نەدرووە بەڵام ئەم قسە غەڵەتە چونکە تۆی پیاو قەرزاری ئەگەر لەسەر دەی حازری مارەت بڕی بێ و نۆزدەی قەرز ئەوە تۆ بیست و نۆ مسقاڵت لەسەرە دەیەکەت بۆ کردووە نۆزدەکەی ماوە ئەوە تۆ قەرزاری ئەگەر بەتەما نەبی بیدەی بە قەرزاری دەمری خوای گەورە فەرموویەتی وآتوا النساء صدقاتهن نحلە مارەیەکە بدەن بە خێزانەکان و بەژنەکان بە طیبی نەفس بە خۆشی خۆتان زۆر بە خۆشی پێیان بەن نەچن لێیان بجێرنەوە یان بە ناخۆشی یان هەندێکیان بدەنێ و هەندێکیان نەدەنێ چونکە بەڕاستی تۆ قەرزاری جا چ قەرزاری خێزانەکەت بی چ قەرزاری جیران و خزمەکەت بی قەرزاری بۆ دنیا و قیامەت ماڵوێرانیە ئەو پیاوە لە دڵی خۆیدا نیەتی وا بوو ئەو مارەیە نەدا هەر فێڵی لێکرد و فێڵی لێکرد و کابراش مرد ولم يؤدي إليها حقها حقەکەی نەدایە و مارەیەکەی نەدایە ئەوە هەڕەشەیەکی گەورەیە دەفەرمێت لقي الله يوم القيامة وهو زان رواه الطبراني کاتێ لە خزمەت خوادا لە ڕۆژی قیامەتا حەشر دەکرێت لە ڕیزی زیناکارانە چونکە نیەتی وابووە ئەو هەقەمارەیە نەدا هەر فێڵی لێکردووە و دەستی دەستی بەژنەکەی کردووە پەنا بەخوا بە تایبەتی مارەی قەرز بەڕێزەکانم ئەگەر وعدێکتدا ئەمە قەرزاری ئەنجار ئافرەت یعنی سەحەبی ما هەموو کەس حەز دەکا کوڕ کز ژن پیاو شتێکی تایبەتی خۆی هەبێ ژنی زۆر حەزیان لە ئاڵتونە سبحان الله یعنی زۆریان هەموو کەس حەز دەکا شتێکی تایبەتی خۆی هەبێ تو ئەگەر ژنێکت هێنا سەیارەی لەگەڵ بوو خوا دای یان ماڵی باوکی هەرچەند میراتەکانیش کەم دەدەن ئەگەر سە خانوویەکیان لەسەر تاپۆ کرد یان سەیارەی هەبوو یان معاشی خۆی هەبوو یان هەقەمارەیەکەشت پێدا ئەوانە ماڵی تایبەتی ژنەکەیە بۆت نییە زەختی لێ بکەی بۆت نییە ئەو بە فشاری لێ بکەی پێی بفرۆشی لێی بخۆی فێڵی لێ بکەی زۆر کێشە هەیە لەم جۆرانە کە خەڵکانێک بەداخەوە نوێژیش دەکا و ئەهلی مزگەوتیشە لە خوا ناترسێ لەخوا بترسن بەڕێزەکانم هەقی ژنەکان بدەن کە فەرمانی خوا و پێغمبەرە کە یەکەم حەق مارەییە دووەم سوکنا نیشتەجێبوون خوا دەفەرموێ ئەسکینوهن من حیث سەکەنتم من وجدکم بەپێی توانای خۆتان شوێنی نیشتەجێبوون دیاری بکەن کرێچی بووی وەک ئەو خانی خۆت بوو لە خێمەدا بووی شوێنی نیشتەجێ بوون واجبە لەسەر پیاو بۆ ئافرەتەکەی دیاری بک بۆ خێزانەکەی حەقی سێەم و هەروەها واجبە لەسەر پیاو کە ئەو ژنەی خۆی منداڵەکانی ڕزق بژێویان بۆ دابین بکە جلوبەرجیان بۆ دابین بکە هەمووشی بە پێی توانا و بە چاکی کارەکەیان بۆ بکە و منەتیان بەسەردا نەکە واجبەش نەکەت بەخێوکەی مناڵەکانت بەخێوکەی لە بەشێکی فەرمودەیە پێغەمبەر صلی الله علیه وسلم فەرموویەتی ولهن علیکم رزقهن وکسوتهن بالمعروف بۆ ئەوان هەیە بۆ ئافرەتەکان بۆیان هەیە بژێوی وە هەروەها جلوبەرگ ئەبێ ئینسان بە بێمنەت واجبە لەسەرت تۆ ماڵ و منداڵی خۆت بە خێو بکەی بیلمەعروف بە چاکی ئەمەش بەڕاستی ئەم مافانە زۆر گەورەن لە ئیسلامدا ئەوەتا ئەو ئەوروپایەی کەوا ئیدعای مافی مرۆڤ دەکا کە لە ڕاستیا درۆ دەکەن و هەر بۆ خۆیانە و مرۆڤایەتیان بە هیلاک بردووە وەکو دەبینین لەوێ ئەبێ ژن و پیاو ژن و پیاو چۆن دەژین پێکەوە ئەبێ پێکەوە هەقی کارەبا بن پێکەوە حەقی ئاو بن کە زۆر گرانە پێکەوە کرێخانوو بن پێکەوە سیارە بکرن هەر یەکێ بە معاشی خۆی بە واجبیش خۆ لە ناو ئیسلامدا هاوکاری ژن و مێر زۆر اعتیادیە مەسەلەن کە واژنەکە لە هەقەمارێکی یەکجار بڵێ پیاوەکە گەرنت ئازابێت تەواو قەرزاری نامێنێ هەقەمارەیش ئەوەیە کە لای مامۆستای ئاینی مارە دەکرێ ئەوەی کە لە ئیعلام لە علام دەیکەن لە لای حاکم ئەو بۆ بەستنەوەی و بێسیقەییە کە لەسەر 500 مسقال ماری دەکا ئەوە عملی نییە ئەوە کەسێ سیقەت پێی نەبێت چۆن ژن و مێرداتی لەگەڵ دەکەی لە ئەوروپا ژن و مێرد پێکەوە هەردووچیان واجبە ژنەکە کرێ خانوو کرێی ئاو کارەبا کرێی نان خواردن هەموو شتێک لەگەڵ پیاوەکەی بە نیوەیی بیدا لە دەرەوە ئیشی پیاوانیشیان پێ دەکەن لە شەوێش ئیشی ژنانیشیان پێ دەکەن ئەمە مافە یان زوڵمە یان داماویە یان چەوسانەوەیە بەس لەبەر ئەوەی ناوێن ناوە ماف لەبەر ئەوەی کەوا ڕوت و خوتیان کردوونەوە بێ حرمەتیان کردوون و ژیانی ئاژەڵی لەگەڵیان ڕادەبێرن هەموو مافەکە لەوەیدا دەبینەوە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 هەمووی بەڕاستی لە ڕەوشتی ئینسانی موسڵمان نییە بە چاکی دەبێ مامەڵەیان لەگەڵدا بکەین ئەگەر شتە شت لێ بینی بە کەیفێ تۆ نەبوو خۆ هەموو شت بە کەیفێ تۆ نابێ لە ماڵێدا هەموو ڕۆژە شەشتەکەی بە کەیفێ تۆ نابێ هەموو ڕۆژێ جەو ساف نابێ ئەوە بۆیە دەبێ ئێمە سەبر بگرین پیاوان دەبێ سەبر بگرن چونکە جاری وا لەو شتێک کە تۆ پێت ناخۆشە خوا بە خێری دەگێڕێ کەس نازانێ خێر لە چدایە ئەوەتا پێغەمبەر بە قوربانی بم صلی الله علیه وسلم فەرموویەتی خیرکم خیرکم لأهله و انا خیرکم لأهلی فەرمووی چاکترین کەس ئەوەیە کە بۆ ماڵ و خێزانەکەی خۆی باش بێت و من دەفەرمێ لە هەمووتان چاکترم بۆ ماڵ و خێزانەکەی ئەوە قسەی پێغەمبەری من نییە صلی الله علیه وسلم بۆیە بەڕێزەکانم میقیاسی چاکەی پیاو لە ئیسلامدا بەچی پێوراوە ئەو مقیاس و پێوەرەکە ئەوەیە کە لەگەڵ ژنەکەی باش بێ لەگەڵ مناڵەکانی باش بێ جا تخوا کەسێ وەفای بۆ ژن مناڵەکەی نەبێ وەفای بۆ جیران و خزمەکەی دەبێ وەفای بۆ هاوڕێکەی دەبێ ئەمە مقیاسە ئەمە مافی ئافرەتە ئەمە حورمەتە لە کاتێکدا خەڵک ئیسلامیان نەناسیوە و تانە و تەشەری لێدەن و لەبەر ئەوەی دژی دینن وا پەروەردە کراون بەڵێ بەڕێزان و خۆشەویستان پێغەمبەر عائشە دایکمان خوا لێ ڕازی بێ دەگێڕێتەوە دەفەرمێ پێغەمبەر صلی الله علیه و سلم زۆر لەگەڵی وەستا و زۆر حورمەتی گرت عائشە وتی ئەوە چی بوو لەگەڵم پیرێژنە ئەوەندە وەستای پێغەمبەر صلی الله علیه و سلم فەرمووی ئەوە هاوڕێی خەدیجە بوو ئەوە هاوڕێی خەدیجە بوو کاتی خۆی سەردانی دەکردین الله دەبێت لەگەڵ هاوڕێی خەدیجە ئاوا بە حرمەت بوو بێ دەبێت لەگەڵ خەدیجە خانی خێزانی چەند بەڕێز بوو بێ چەندە مافەکانی بۆ دابین کرد بێ چەندە خۆشی ویست بێ ئێستا ساڵی ڕۆژەکیان دیاری کردووە بە درۆ دەلەسە ڕۆژی خۆشەویستی ڤالانتاین کە لە نە ناوەکەی نە ناوەرۆکەکەی نە ڕووداوەکەی هیچ پەیوەندی بە کورد و ئیسلامەوە نییە هەرچی خۆی بە مسلمان بزانێ بە کورد زانێ بەلایدا ناچێ و هەروەها هەموو دەزانن ئەوە بۆ فێڵ و خڵەتاندن و ئابروتکانی کچەکانمانە بۆی کوڕکچەکانمان بە ناوی خۆشەویستیەوە تووشی دامێن پیسیان بکەن بەڵام لە ئیسلامدا ئەوە خۆشەویستییە کە لە مارەبڕینەوە دەست پێ دەکا کە کوڕ و کچ یەکتری هەڵبژارد لە مارەبڕینەوە دەست پێ دەکا خۆ لە دوورەوە هەموو کەس یەکتری خۆش دەوێت بەڵام جاری وایە یەکێکت خۆش دەوێت ئەگەر سەفەرێک لەگەڵ کرد یان ژیران بدە یان معامەلەیەک لەگەڵ کرد دەڵێی سەد خۆزگە هەر نەمناسیبایە هەر نەمدیبایە بۆ؟ چونکە ئێمە خۆشەویستیمان بۆ کاتێک پێویستە کە ژیانیان پێکەوەیە، لە دوورەوە تۆ تێکەڵی نەبووی، بە ژن و مێرد کە پێکەوە دەژیەن ساڵانێکی زۆر، دەمەبۆڵە دەبێ، موشکیلە دەبێ، کێشە دەبێ، پێویستە هەردوو لایان سەبریان هەبێ، ئەو خۆشەویستییە وا دەکات کە ماڵەکە هەڵنەوەشێ، ئەو خۆشەویستییە وا دەکات کە ڕێز لە یەکتر بگرن، ئەوەتا پێغەمبەر صلی اللە علیە وسلم ئاوا ڕێزی هاوڕێی خەدیجەی گرتووە، کە پیرێژنێک بووە بەڵام دەبێ لەگەڵ خەدیجە چۆن بووبێ بۆیە بەڕێزان و خۆشەویستان دەبێ ئێمە چاو لە پێغەمبەرمان بکەین صلی اللە سلم لە ڕووداوی ئیفکا کە ئەو بوختانە گەورەیان بۆ عایشەی دایکمان کرد یەک مانجی لەناو خەڵکا ئەو قسە دەهات و دەچوو پێغەمبەر صلی اللە سلم لە ڕووی نەدا و هەر بەدەم پێکەنینەوە هەر بە قسە خۆشەکانی و هەر بە مامەڵەی جاران دوای مانجێک وتی ئەی عائیشە ئەگەر شتێکی وا بووە و ڕاستە ئەوە داوای تۆ بۆ ئەستەغفراللە بکە و خوا لێت خۆش دەبێ ئەگەر نا ئەوە خوای گەورە ڕاستیەکان ئاشکرا دەکا ئەوە بوو کە ئاەتەکە هاتە خوارێ و پاچی عیشەی دایکمانی ڕاگەیاند و درۆ و بوختانی بێ باوەڕانی پوچەڵ کردەوە لەو شتە گەورەیدا پێغەمبەر صلی الله علیه وسلم لەگەڵ خێزانەکەی هەر لەسەر خۆ نەرمونیان بوو ئیمە جاری وایە بەهۆی مۆبایلێکەوە کە نوکەیەکی بۆ دێ بەغەڵەت یان نامەیەک سەدان ژن تەڵاق دراوە، سەدان ماڵ وێران بووە، سەدان مناڵ بێ ناز بووە، بۆیە بەڕاستی دەبێت زۆر وریا بین، ئەوەتا ئیمامی عومەر خوا لێ ڕازی بێ ئەو پیاوە بەهێزە بەڕێزە جارێکیان کابرایەک سوس شکاتی ژنەکەی بکا لای ئیمامی عومەر بەڵام کە لە دوورەوە گەڕایە وتی ئەو بۆ گەڕایەوە وتی من هاتم شکاتی حاڵی خۆم لای تۆ بکەم بەڵام گوێم لێبوو لە دوورەوە ژنەکەی تۆ هەر لە ژوورەوە دەنگە دەنگی دەهات و بۆڵە و هەرای بوو وتی ئاخر دەی ئەوانە مناڵمان بۆ بەخێو دەکەن خزمەتمان دەکەن دەبێ ئێمەش ئەوەندە سەبرمان هەبێت ئیمامی عومەر دەفەرمێ دەبێ پیاو لە ماڵەوە وەک منداڵان تەسەڕف کات و لە ماڵێدا وەک مناڵان وابێ بەڵام لە دەرەوە پیاوی ناو پیاوان بێ ئاوا بەو شێوەیە بۆ ئەوەی کە ژیان ئەوانە بێ ناگوزەرێ بۆیە پێویستە لەسەر پیاوان ئەو حەق و مافانە حەقی مادی و معنەوی بۆ ژنەکانیان دابین بکەن ئەگەر وایان نەکرد ئەوە بەڕاستی قەرزار و تاوانبار و گوناهبار دەبن بۆیە ئایمانداران ئەوە تا یەکێک لە خاتوو تۆرۆدیکۆس دەڵێ بۆچی پیاوان ئەوەندە خۆیان ماندوو دەکەن بە شوێن پوڵ و پارە و دینار و دۆلارە ئەی بۆچی بای ئەوەندە تێناکۆشن لە پێناو بەختیاری خێزانەکانیان لە پێناو ژیانی بەختەوەر و خۆشیدا دەڵێ باشە بەختیاری خێزان باشترە یان پوڵ و پارە هیوایە لە ئاخرەکە دەوڵەمەند بی بەختەوەرین ئەم هەموو ماڵە دەوڵەمەندانە دەبینی کەوا ئەم هەموو خیانەت و ئەم هەموو خراپەی لێ دەوەشێتەوە بەختەوەری لە پارە و پوڵدا نییە بەختەوەری لە بەجێهێنانی ئەرک و مافەکاندایە جا ئەوانەی کەوا لە خوا دەترسێن دەبێ مافی ژنەکانیان بدەن بەڕاستی ژن لە ئیسلامدا شاژنە و خانمێکی خزمەتکراوە لە ماڵدا ئەو پەڕی ڕێزی بۆ دانراوە و نەفەقە و بژێوی لەسەر واجب نەکراوە و ڕێگەیشی لێ نەگیراوە چونکە ئەوە بۆ پیا واجبە بەڵام بۆ ژن ئیختیاریە دەتوانێت لە دەرەوەش ئیش بکە بەڵام بە ڕەچاوکردنی ئاداب و بنەما شەرعیەکان بۆیە داوا دەکەم لە کۆتاییدا هەموو لایەکمان با مافی ژنەکانمان بدەین و ڕێزیان لێ بگرین چونکە ئەمە قسەی خوا و پێغەمبەری خوایە و ئەمە دینداریە خۆ دینداری هەر نوێژ و ڕۆژ و مزگەوت نییە دابینکردنی مافی ژن لەلایەن مێردەکانیانەوە ئەوە بەشێکی سەرەکی دینداریە ئینسان کە لەگەڵ ژنەکەی خۆی بەوەفا نەبوو ڕێزی نەگرت بێگومان وەفای بۆ ئەم لاولاش نابێت لە کۆتاییدا لە خوای گەورە دەپاڕێینەوە دەڵێن یا ڕەبی خوا بمانگێڕی لەو کەسانەی کەوا حەق و مافەکان جێبەجێ دەکەن خوا بمانگێڕی لەو کەسانەی کەوا مافی ژنەکانیان دەدەن خوا نەمانگێڕی لەو کەسانەی کەوا غەدر لە ژنەکانیان دەکەن یا ڕەبی خوایە بەختیاری و خۆشبەختی بۆ ماڵ و خێزانەکان بگێڕێەوە خوایە ئەو خێزانانەی کەوا مشکلە و گرفتیان هەیە خوا بی بەدەم داواکانیانەوە خوایە ئەوانەی کەوا مناڵی خراپیان هەیە مناڵەکانیان بۆ ساڵح کەی یا ڕەبی خوایە ئەوانەی مناڵیان نییە خوایە مناڵیان پێ ببەخشی یا ڕەبی خوایە ئەما هەفتانە خەڵک دوعا داوا دەکا بۆ دوعای نەخۆش خوایە شیفا بۆ نەخۆشەکانیان بنێری خوایە ڕەحمیان پێ بکە یا ڕەب العالمین خوایە شەیتان دەرکەی لە ماڵەکانمان یا ڕەبی خوایە ئێمە دەزانین نیەت و دڵەکان گۆڕاوە بۆیە فەسڵەکانیش گۆڕاوە لە چلەی زستانە باران نەماوە